ئەڵقەی سیانزەهەم. دەبوو دوو هەفتە پرۆڤە بکەم هەفتەی بە سێ پاوەند و دەشڵنگ بوو ئەگەر لەم پۆرۆڤەکردنەدا ڕوسپی دەرچوومایە عقدی ئیشکردنی ساڵێکم وەردەگرت پاش پرۆڤەکردن برامە سەر شانۆ، دەورەکەم زۆر بە جوانی و ڕێک و پێکی بینی و هەموو تەماشاکەرانم دەیەها جار هێنایەها ڕێی پێکەنین، کە دەرچووم، ئیشکەرانی شانۆکە چ ئەکتەر و چ هی تر هەموو دەستیان گوشیم و پیرۆزباییان لێ کردم، ئەو کابرایەی لێ دەرچێ کە لە جیاتی ئەو یاریم کرد، بە ساردییەکەوە پیرۆزبایی لێ کردم و تەنها وتی، خراپ نەبوو! ئەو شەوە لە خۆشیدا خەوم لێ نەدەکەوت، ویستم بگریم، گریانم نەهات. هیچم تێدا نەمابوو، هاتمەوە سەر جادەکان و تێر تێر گەڕام. تێر پێکەنیم و لەبەر خۆمەوە قسەم کرد و تا سەعات چواری بەیانی خەو بێ نەچووە چاوم. بەیانی مستەر کارنۆ زۆر پیرۆزبایی لێ کردم و داوای لێ کردم بچم بۆ لای تا لەوێ عەقد ئیمزا بکەین. کابرای کە جێگەیم گرتبوو دەورەکەم لە جیاتی ئەو بە سەرکەوتنەوە بینیبوو، هەر ئەوە نەبوو سەرمی هەڵنەدەکەن. لەسەر شانۆ گوایە بە ناوی تەمسیلەوە تابووی کرا بۆکسێکی کێشا بە لوتمدا و خوێنی لوتمی داهێنا خەڵکەکە دایان لە هاڕی پێکەنین پێم وت جارێکی تر وا بکەیتەوە ئەم زەنگەز لە دەکێشم بە تەپڵی سەرتدا ئەگەر حەسوودیم پێدەبەی داخی دڵ بەم جۆرە دەرناکرێ لە شانزە ساڵیدا پۆستەرێکی شانۆیی کە بریتی بوو لە وێنەی کچێک کەڵکەڵەی خۆشەویستی برد بووە دڵمەوە لە دڵی خۆمدا هەمیشە خەیاڵی ئەوەم دەکرد کە پێکەوە یاری دەکرد هەڵدەبەزێینەوە. لەو دەشتە لە ناو نزار و لە سەر بەرەو ژوور و سەر بەرەو خوارەکانە چاوشارکێ دەکەین و یەکتر هەڵدەبڕین و هەڵشێلکە دەکەین. بەڵێ، ئەمە بوو وێنەی خۆشەویستی بەلامەوە لەو کاتە، بەڵام دڵداری ڕاستەقینە شتێکی ترە و ڕێوشوێنی ناسراوی خۆی هەیە، نیگایەک، چەند قسەیەک کە زیاتر قسەی گەوجانەن، لە تەنها چەند دەقیقەیەکدا هەموو ژیان دەگۆڕن و دەیخەنە سەر ڕێبازێکی تر. هەموو سرووشت دەکەوێتە سەماکردن و لەناکاودا هەموو شادییە شاراوەکانی خۆیان دەردەخەن. خۆشەویستەکەی منیش تێک بوو لەم بابەت. ئێستا وا نۆزدە ساڵان دەبووم و بووم بە کۆمیدیستێکی سەرکەوتووی کۆمپانیای کارنۆ. هەموو شتێکم تەواوە یەک شت نەبێ. بەهار بەسەر چووە و هاوین داهاتووە و هەست بە بەتاڵییەک دەکەم. ژیانی ڕۆژانەم بە تەواوی بۆتە شتێکی ڕۆتینی و گۆڕانی تێدا بەدی ناکرێ و بە نیسبەت دواڕۆژی خۆمەوە هیچ شتێکم بەرچاو ناکەوێ نەختێک لەوەی هەیە جیاواز بێ. پیاو ناتوانێ هەر خەریکی خۆژیاندن بێت و هەموو شتێکی تر بخاتە پشتگوێ. هەستمەکرد کە ڕۆژ بە ڕۆژ کەساسی و خەمباری و ناڕەزایی زیاتر سواری سەرم دەبن و، جارجارە ڕۆژانی یەکشەمە بە تەنهایی پیاسەم دەکرد و گوێم لەو تیپە مۆسیقییانە دەگرت کە لە ناو باخەکاندا ئاوازیان لێ دەدا. نە بە تەنهایی دەرم دەبرد و نە لەگەڵ خەڵکی تردا هەڵم دەکرد، جا ئەوە بوو لێرەدا ئەوەی کە لە دەست بەتاڵیدا ڕوو دەدا لە منیش ڕووی دا. واتە کەوتمە ناو داوی دڵدارییەوە. لە ستریت هام ئێمپار نمایشمان دەدا. لەو سەردەمەدا هەر تیپەی شەوی لە دوو سێ جێگا نمایشی دەدا. بەر لە ئێمە سڕەی تیپێکی گۆرانی وتن بوو. کات هێشتا دەمەو ئێوارە بوو، بێ سەروشوێن، خەمبار دانیشتبووم لە ناکاوێکدا. یەکێک لە ئەندامانی ئەو تیپە لە دەرگاوە دەرپەڕییە دەرەوە ئەوانی تر دایان لە قاقای پێکەنین. ئەوەی کە دەرپەڕێت دەرێ. گوڵەندامێکی پەریئاسای چاو ئاسکەیی بوو، وەکو کارەبا بمگرێ ئاوا موچڕکەیەک بە لەشم دەهات، هەر لە خۆیەوە ئاوێنەیەکی دایە دەستم و داوای لێ کردم بۆی بگرم تا قژی لە بەر رێک بخا، ئەمە بوو بە سەرەتایی ئاشناییمان. رۆژی سێشەمە داوام لێ کرد رۆژی یەکشەمەی کە دادێت یەکتر ببینین، ئەویش وتی. باشە ئەگەرچی نازانم بێ ئەم هەموو موکیاج و بێ ئەم لوتە سورەت نازانم چمە لێکی. وتم لوتم یەکجاری ئاوا سور نیە و ئەوەندەش رەزاق کورس نیم وەکو ئێستا هەردەردەکەوم. بۆ وەی ئەم قسەیەشم ساغ کەمەوە سبەی ئێوارە وێنەیەکی خۆمت بۆ دێنم. سبەی ئێوارە وێنەیەکم بۆ هێنا کە بە ئەقڵی خۆم لە هەموو وێنەکانم جوانتر بوو. کەلەی وردبوەوە و وتی. تۆ هێشتا زۆر لاوی وامزانی لەمە گەورەتری. بۆ خانم بە چەند ساڵم تێدەگەی؟ هەر نەبێ سی ساڵە بی. نەخێر تازە پێم ناوەتە نۆزدەوە. ڕۆژی یەکشەممە ڕۆژێکی یەکجار خۆش بوو. هەور بێ بە ئاسمانەوە نەبوو. جوانترین دەستەجلم لەبەر کرد و گۆچانێکی دارئەبەنووسی ڕەشم گرتە دەستەوە. سەعات خەریک بوو لە چوار نزیک دەبوو و دڵم لەسەر سەد لێی دەدا. لەم کاتەیا بیرێکی سەیرم بە مێشکدا هات. ئەرێ خۆ من ئەمەم هەر بە میکیاجەوە بینیوە. هەر چەندم کرد نەمتوانی ڕوخساری بە تەواوی بێنمە بەر چاو. نیمچە ترسێکم لێ نیشت. بە خوا سەیرە بێ بێ میکیاج دەعبایەکی ترسناک بێ. هەر لەم مەقۆ مەقۆیەدا بووم هەر کە ئافرەتێک دەربکەوتایە دڵم دادەخورد. خودایە چی بکەم؟ سەعات چوار سێ دەقیقە کەم یەکێک لە ترامێکەوە هاتە خوارەوە بەرەو ڕووم هات دڵم دالەرزی. کە تێم ڕوانی شتێکی یەکجار ڕەزاق قورس بوو لە دڵی خۆماوتم خوایە جا چۆنم ئێوارەیە لەگەڵ ئەمەدا بەرمەسەر و بە درۆژ بە جوانی و شۆخیدا هەڵدەم شەپقەکەم بۆی بڵند کرد و بزەیەکم گرت کەچی ئەو بێ ئەوەی خۆی لێڵ بکات بە تەکمدا تیژ تێپەڕی کرد ئۆخەی خۆ خۆی نەبوو پاش ئەوە سەعات چوار و یەک دەقیقەی ڕێک کچۆڵەیەک لە ترامێکەوە هاتە خوارەوە یەکسەر بەرەو من هات، هیچ مکیاجی نەکردبوو بەڵام تابڵی خنجیلانە و نازدار بوو، وەکو بحەپەسێم ئاوام لێ هات. زمانم بە تەواوی بەسترا و هیچم بۆ نەدەوترا، دەستەپاچە وەستابوو. ئەوەندە نەبێ لەبەر خۆمەوە وتم، بەخوا ئەمە ئەنجامەکەی پەشیمانییە. تۆ زیاتر لە پەری دەچی نەک ئادەمیزاد. با تاکسیەک بگرین دوایی نەختێک هاتمەوە سەر خۆم وتم با تاکسیەک بگرین کوێت پێ باشە بچین. کەیفی خۆتە. باشە با بچین بۆ وێست ئەند لەوێشی و. من نانم خواردووە. باشە لە تاکسیەکەدا باسی دەکەین. بۆ تروکادیرەوە ملمان نا زیاتر بۆ ئەوەی لەوێ لەبەر ئاوازی مۆسیقا و لەو جێ و رێ شاهانەیەدا لە بەرزترین وەزعی رۆمانتیکیدا، تێر تێر یەکتری ببینین. دەمویست لە خشتەی بەرم، بەڵام ئەو بە ئاسانی خۆی نەدەدایە دەستەوە و لە شێوەی قسەکانم سەری سوڕمابوو، بە تایبەتی کاتێ کە پێم وت تۆ منت کوشتووە. ئەم وشەی کوشتنە تازە فێر بووبووم و نەمدەزانی لەو بوارەدا مانای چییە. زۆرم لێ کرد بخوا، بەڵام ئەو لەسەر نویجێک بەولاوە هیچی تری داوا نەکرد. ئەوەش وەک خۆی وتی تەنها لەبەر دڵی من. مەسەلەکە بۆ منیش ناخۆش بوو، چونکە نەمدەزانی بە کام شت نان بخۆم، بۆیە ناچار وام لە خۆم کرد کە کەمتر گوێ دەدەمە ئەتێکێت. تەنانەت لە بەکارهێنانی دەستشۆریشدا وابزانم هەردووکمان وەکو خرا بێتینە ناو قاڵبەوە ئاوا بووین و حەزمان دەکرد ئەوێ بەجێ بهێڵین. کە دەرچووین، لەسەر خواستی ئەو بڕیارماندا بە قەراغی ڕووباری ئێم دا بە پیاسە بچینەوە. ئەو هەر باسی دەستە خوشکەکانی دەکرد. بەڵام من وا خرۆشابووم دەدوت هەر لەو دنیایەشدا نیم، تەنها هەستم بەوە دەکرد کە شەوەکە شەوێکی بێ هاوتایە، دەدوت بە بەهەشتدا دەڕۆم. دەروونم لە هەڵچوونێکی بێ پایاندا بوو. کە ئەوم گەیاندە جێ گەڕامەوە قەراغی ئێم سوەرچی هەرچی پارەم لە گیرفانا مابووە بەسەر ئەو هەژارانە دابەشم کرد کە لەوێ نوستبوون. ئیتر. شەقامی چێمبرۆیڵ بوو بە شتێکی پیرۆز لام. چونکە هێتی کێڵی لەوێ دەژیا. پیاسەی سەلەبەیانیان بەختەوەرییەک بوو کە بە هەوێنی تامەزرۆیی دێدا گیرابۆوە. کێمبەر ڕۆیڵ، ئەو شەقامەی کە جاران لام مایەی دڵتەنگی و ناخۆشی بوو ئێستا بوو بە نزرگەی ڕۆژانە کە بە ناوی دەریای تەمدا بەرەو تارمایی هێتی ملم دەنا کە بەرەو ڕووم دەهات دەدوت تەریفەیەکم بەرەو سەراب تاو دەدەم. هەرگیز نایەتە بیرم لەو پیاسانەدا قسەیەکی کردبێ. وام هەست دەکرد کە هێزێکی نەناسراو و پێکێوە بەستاوین و من و ئەو قەدەر پێکێوە لکاندووین. ئەم قەدەر و سێ بەیانیان ئەوها پێکەوەی لکاندووین. سێ بەیانیانی کورت کە بە کۆتایی هاتنیان ئیتر هەموو ڕۆژەکە نرخی نەدەما تا بەیانیانێکی تر دەهاتەوە، بەڵام داخی گرانم. بەیانیانی چوارەم سەرجەمی ڕەفتاری گۆڕا. بە ساردییەکەوە بێ هیچ جۆش و گەرمییەک هات، تەنانەت دەستیشی نەگرتم، بە گاڵتەوە مەیلە و گلەییەکم لێ کرد. دیارە، دیارە خانم، تۆ منێ خۆش ناوێ. تۆ زۆرت داوەتە بەرداز. ئەمە جگە لەوەی کە من تازە پانزە ساڵانم و تۆ چوار ساڵ لە من گەورەتری. نەمزانی مەبەستی چییە، بەڵام باسی جیاوازیی تەمەنەکەم بە خراپە وەرگرت. چاوی بڕی بۆ ئەو سەری شەقامەکە وەکوو کچۆڵەیەک کە تازە لە قوتابخانە هاتبێتە دەرەوە هەردوو دەست لە گیرفاندا بێ سەیرکردنی ئەملاوەلا بەرەو پێشەوە ملی دەنا. کەواتە خانم تۆ بەڕاستی منێ خۆش ناوێ. نازانم. نازانی کەیفی خۆتە، ئێستا بۆ دەردەکەوێ کە وتم، ئەنجامەکەی پەشیمانییە، قسەکەم لە جێی خۆی بوو، ویستم مێشکی بشکەنم تا بزانم دڵی تا چ ڕادەیە بۆ من دەجوڵێ بەڵام ئەو لە نازانم بەولاوە هیچی نەدایە دەستەوە، باشە باشە شووم پێ دەکەی؟ هێشتا کاتی شووکردنم نەهاتووە. باشە. ئەگەر ناچار بی شوو بکەی من هەڵدەبژێری یان یەکێکی تر بەڵام ئەو هەر لەسەر بێ پەروایی خۆی ڕۆیشت و وەڵامەکانی لە نازانم بەڵام کوڕی باشی بەڵام بەڵام بەو لاوەڕەتی نەکرد منیش پێم وت بەڵام خۆشت ناوێن متەقی نەکرد ئەو بەیانیانە هەور بەری ئاسمانی گرتبوو هەموو شەقامەکان کز و مات و خەمبار بوون هەناسەیەکم هەڵکێشا و ئینجا وتم خەتای من بوو جڵەوم بۆ مەسەلەکە زۆر شۆڕ کرد ئینجا بۆ ئەوەی بزانم دەڵێ چی وتم. چاک وایە هەر یەکە بە لایەکا خواحافیزی هەتا هەتایی لێ بکەین. خۆی هەر لێڵیش نەک. دەستم گرت و بە ئاسپایی کەشکێکم دا بە سەریدا وتم، وا باشترە، بەڵام تۆ گەلێکت دا و لە دڵی من گیر کردووە. یخوا حافیز، بە داخەوە. تەوازوخواستنەوەکەی وەکوو گوللەیەک وا بوو کە ون بوو. بە جۆرێک هەراسانم لێ هەڵگیرا کە وام دەزانی کەس لە دنیادا نەماوە، دوایی خۆم لە خۆمدا هەستم بە پەشیمانی و بەوە دەکرد کە گەلێک ڕەقیم لەگەڵیدا نواندم و نەدەبوو وام بکردایە، ئیتر کەوتمە مەقۆ مەقۆ و سەرزەنشتی خۆم، بەیانی ڕۆژی دوایی خۆم بۆ نەگیرا و یەکسەر بەرەو شەقامی کێمێرڵۆل خۆم گوشی، بەڵام هەرچەند چاوم گێڕا و سەیری ئەم لاوە لام کرد ئەو دەرنەکەوت. لە جاتیەوە دایکیم بینی ئەوە چیت لە هێتی کردووە؟ بە گریان هاتۆ تۆ بۆ ماڵەوە وتی گوایە تۆ پێت وتووە ئیتر هەرگیز ناتەوێ بیبینی بە تەوسەوتم ئەی نازانی ئەو چی لە من کردووە؟ دوایی لێم پرسی ئایا ناتوانم جارێکی تر چاوم پێی بکەوێتەوە سەرێکی بادا وتی باوەڕ ناکەم دوایی قناعم کرد کە کارێکی وابکە چاوم پێی بکەوێ کە گەیشتنە ماڵی ئەوان هێتی دەرگاکەی کردەوە کە بینی میوا قیوڕمە تازە دەموچاوی بە سابۆنی سان لایت شتبوو وەکو سێوە لاسوورەی لێ هاتبوو ڕاوەستا بەڵام لە چاوە گەورە جوانەکانیدا خوێندمەوە کە هەوڵەکەم بێهودەیە ئێه هێتی خان هاتوومەتەوە دیسانەوە خواحافیزی بکەمەوە وەڵامی نەدایەوە. بەڵام هەستم بەوە کرد کە حەزی لێ بوو ڕزگاری ببێلێم. دەستم بۆ تەوقەی خواحافیزی درێژ کرد. کەواتە خانم، دیسانەوە خواحافیز. بە ساردییەکەوە وەڵامی دایەوە. خواحافیز. بام دایەوە و گوێم لێ بوو دەرگاکەم بە ئاسپایی بەدوادا داخرا. ئیتر تا ماوەیەکی دوور و درێژ یادگاری ئەوم هەر لە دڵدا مایەوە. ساڵی هەزار و نۆ سەد و نۆ چووم بۆ پاریس. کابرایەکی فەڕەنسی تاقمەکەمانی بۆ مانگێک بە کرێ گرتبوو کە لە پاریس ئیشی پێ بکا. ئەی خوایە، کە چوونم بۆ وڵاتێکی بێگانە چەندم بلاوە خۆش بوو. بڕیار وابوو سەرلەبەیانی ڕۆژی یەکشەممە بەرەو پاریس بکەوینە ڕێ. کاتێک کە گەیشتمە ئێزگەی شەمەندەفەر، شەمەندەفەرەکە کەوتبووە رێ. بۆیە بە پەلە خۆم بە دوا فارگۆنی بار و بارگەوە هەڵواسی و هەتا دۆڤەر لە ناو ئەو فارگۆنەدا مامەوە. راستییەکەی، چەند جاری تر بەر لەوە ئەوهام لێ قەومابوو و شەمەندەفەرم لە کیس چووبوو. پیرە شەمەندەفەر وەکو با بە سەر کەنداڵدا گڤەی هات و کە گەیشتینە کلکەی پردەکە، لەو بەرەوە فەرەنسام لە ناو تەم دا بۆ دەرکەوت. هەی خوای گەورە! ئەمە منم لە ئینگلتەرە دەردەچم و پێ دەنێمە سەر خاکی ئەوروپا. ئەمە منم ئەو فەرەنسایە بە چاو دەبینم کە بە خەیاڵ نەبێ هەرگیز بیرم لە بینینی نەکردووەتەوە. باوکم دووڕەگ بوو. ڕەگێکی فەڕەنسی پێوە بوو. ڕاستییەکەی بنەماڵەی چاپلن لە بنەچەکەوە لە فەڕەنساوە هاتبوون بۆ ئینگلتەرا. لەبیرمە مامەیەکی باوکم هەمیشە بە پۆزێکەوە دەیوت. لقی ئینگلتەرەی بنەماڵەی چاپلن لەلایەن ژەنەراڵێکی فەڕەنسییەوە بنیاتنراوە. وەرز پایزێکی درەنگ بوو. سەفەرکردن لە کالێوە بۆ پاریس تالوکە بوو. لەگەڵ ئەمەشا کە گەیشتینە نزیک پاریس هەموو لەشما تجۆش. تەواوی ئەو سەرزەمینەی پێیدا تێپەڕین تاریک و بێ ڕەنگ و چۆڵەوانی بوو. پاش نەختێک لە ئاسۆوە ڕووناکییەک لە ئاسمانا دەرکەوت. کابرایەک کە لە فارگۆنەکەدا لەگەڵماندا بوو، وتی. ئەوە شەوقی ڕووناکیی پاریسە داویە لە ئاسمان. هەر خەیاڵێک، کە لەبارەی پاریسەوە بە مێشکمدا هاتبوو، ڕاست دەرچوو. دەمویست لە هەموو سووچ و قوژبنێکی شارەکەدا هەڵوێستەیە بکەم و نەختێ لە دەوروبەری خۆم ڕامێنم. سەعات حەوتی ئێوارە بوو، هەموو مەیخانە و باڕەکان ڕازابوونەوە و شەوقیان لە دەرەوەدا بوو. فەرموویان لە پیاو دەکرد. ئۆتۆمبیل.